ئێمە قورئانمان بۆ ئەوە نازڵ نەکردۆتە سەر تۆ ماندوو ببی و ناڕەحەت ببی کەوا کافرەکانی قوڕەیش باوەڕیان پێ نەکردوویت و موسڵمان نەبوون. إلا تذکرة لمن یخشی بەڵکو بۆ ئەوەمان بۆ ناردووی بیکەی بەهۆی یادکردنەوەی خوا بۆ ئەو کەسانەی لە خوا ئەترسن. تنزیلا ممن خلق الأرض والسماوات العلی کاتێک کە ئاگرێکی بینی بە کەسوکار و خێزانەکەی خۆی فەرموو من ئاگرێکم بەدی کردووە بەڵکو بچم دەستە چیلکەیەکتان لەو ئاگرە بۆ بێنم یا شارەزاییەکم لە دانیشتوانی سەر ئەو ئاگرەوە دەست کەوێ ئەمە کاتێ بووە دایک و کەسوکارەکەی لەگەڵ خۆی بردووە بۆ شوێنێ بچن لە یەکێ لە شیوەکانی کێوی طور شەویان بەسەرا دێ و شەوەکەی سار دەبێ ئیتر لەوێدا ئاگرەکە بەدیەکا و ئەم فەرمایشتە ئەفەرمێ. بەڕاستی من خودا و پەروەردگاری تۆم، تۆیش پێڵاوەکانت داکەنە لە پێت، بەڕاستی تۆ لە شیوێکی پیرۆزدای کە ناوی، طوایە. وأنا اخترتک فاستمع لما یوحی. من لە ناو بەنی ئیسرائیلا هەڵم بژاردووی بۆ پێغەمبەرایەتی، دەسا گوێ شلکە بۆ ئەوەی وەحی ئەکرێت بۆت. إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما تسعى بەڕاستی ڕۆژی قیامەت دێت ئەمەوێ بیشارمەوە کەی دێت بۆیەیش دێت بۆ ئەوەی هەرکەسێ بەگوێرەی کرداری خۆی لە دونیادا پاداشی بدرێتەوە موسا، ئەوە چیە بە دەستی ڕاستتەوە؟ خوا پرسیاری لێکە، ئەویش وەڵامی ئەداتەوە. قال هی عصای اتوکا علیها واهش بها علی غنمی ولی فیها مارب اخری. موسا وەڵامی دایەوە وتی، ئەوە عەساکەی دەستمە، تێمان گەیاند موسا بخەرە ناو سندووقێکەوە و بیدە بە دەم ئاوی نیلەوە، با ئاوەکەیش فڕی بداتە کەنارەوە. دوژمنێکی منیش و ئەو خۆیشی بیگرێتەوە و خۆشەویستییەکتم لە خۆمەوە خستە دڵان، هەر کەس بتبینێ خۆشی بوێیت، ئەمەم بۆ کردی ئەی موسا، تا لە بەر چاوی خۆمدا دروست بکرێیت و پەروەردە بکرێیت، ئەمەیش کینایەیە لە چاودێری و ئاگەداریکردن. جا لەو کاتەدا کە دامابوون بۆ دایەنێک بەخێوت بکا، خوشکەکەت ڕۆشت بۆ حەرەم سەرای فیرعەون و پێی وتن، ئەتانەوێ کەسێکتان پیشان بدەم ئەو مناڵە بگرێتە ئەستۆی خۆی و سەرپەرشتی بکا؟ ئەوانیش ڕازی بوون بەوە و گێڕامانیتەوە بۆ دایکت، بۆ ئەوەی چاوی ڕوون ببێتەوە پێت و من دروستم کردی بۆ خۆم و سازم کردی بۆ خزمەتی ئەو پەیامەی ویستم لە ڕێگای تۆ بیگەیەنم. اذهب انت واخوک بآیاتی ولا تنیا فی ذکری. تۆ و هارونی برات بەم موعجیزانەی منەوە بڕۆن و سستی مەکەن لە یاد کردنەوە و ناوهێنانی مندا. قد جئناك بآية من ربك والسلام على من اتبع الهدى بێنە لای و پێی بڵێن ئێمە دوو کەسی فروستادەی خوای پەروەردگارتین دەسا تۆیش بەنی ئیسرائیل ئازاد کە و بیاندەرە دەستمان و لەگەڵمانیان بنێرە و ئازار و سزایان مەدە ئێمە بەڕاستی موعجیزەمان لای خواوە هێناوەتە لات سەلامی خوایش لەو کەسەی شوێنی ڕێگەی ڕاست دەکەوێ فأخرجنا به أزواجا من نبات شتى ئەو خوایی زەوی کردووە بە بێشکە بۆ ئێوەی ئادەمیزاد ئارام ئەگرن و پێ ئەگەن تیایا و ڕێگای بۆ تێدا دروست کردوون هاتوچۆیان پیا بکەن و ئاوی بارانی لە ئاسمانەوە بۆ باراندوون جا بەو بارانە چەند جۆر مانگ گژوگیا و دارودرەخت لە زەویدا بۆ ڕواندوون کلوا وارعوا انعامکم ان فی ذلک لآیات لأولی النها پێشم وتوون بۆ خۆتان لەو گژ و گیایانە و لەو بەری دار و درەختانە بخۆن و چوارپێکانیشتان بلەوەڕێنن ئەمەی ئێمە بۆمان کردوون نیشانەی زۆری تیایە بۆ کەسانی وێڵ و کەماڵیان ببێ و فامێکی وایان ببێ بیانگێڕێتەوە لە کاری بەد بەڕاستی ئێمە هەموو نیشانە و موعجیزەکانی خۆمانمان پیشانی فیرعەون دا، بەڵام ئەو هەر مووسای بە درۆزن دانا و قایل نەبوو ئیمانی پێ بهێنێ و باوەڕی پێ بکا. قال ئەجیتەنا لتخرجنا من ئەڕضنا بسحرک یا موسا. بەڕاستی ئێمەیش جادوویەکی وەک جادووەکەی تۆ دێنین. دەیسا کاتێ لە نێوان ئێمە و ئێوەدا بڕیار بدە بۆ جادووبازی، هیچ لایەکمان پشتگوێی نەخەین و لە شوێنێکا بێ بۆ هەموو کەسێ چوون یەک بێ. قال موعدكم یوم الزینە وان یحشر الناس ضحی. موسایش گوتی، کاتەکەی نێوانمان ڕۆژی جوانی بێ، کە هەموو کەسێ ئەزانێ چ ڕۆژێکە و خەڵکەکەیش لە چێشتنگاودا کۆ بکرێنەوە. فتولى فرعون فجمع کیده ثم اتى. جا فیرعەون پشتی لێ هەڵکرد و ڕۆی و پاشان هۆیەکانی سیحر و جادووی خۆی کۆ کردەوە و پاش ئەوەیش لە ڕۆژ و کاتی دیاری کراوە هات و ئامادە بوو. بوختانی درۆ بەدەم خوداوە مەکەن بڵێن موعجیزەکانی کە من پیشانیان ئەدەم سیحر و جادوون و خوایش لە سزای ئەوەدا بە عەزابی سەختی خۆی تەفروتوناتان بکا ئەوەی درۆ بەدەم خوداوە بکا و موعجیزەکانی بە سیحر و جادوو دابنێ سەرەنجام نائومێد ئەبێ فتنازعوا أمرهم بينهم وأسروا النجوى جا پاش ئەوەی موسا عەساکەی خۆی فڕێدا و عەساکەی جادووی جادووگەرەکانی هەڵڵووشی هێزی موعجیزەکەی موسا جادووگەرەکانی فیرعەونی لەپەو ڕوو خست و خستنیە حاڵی سوجدە بردنەوە و وتیان وە ئیمانمان بەخوای هاڕوون و موسا هێنا و باوەڕمان پێکرد عذابا وابقا. کە فیرعەون بەمەی زانی لێیان توڕە بوو پێی وتن، ئەوە ئێوە بەر لەوەی من رێگەتان بدەم لە خۆتانەوە ئیمانتان پێ هێنا و باوەڕتان پێ کرد؟ دیارە ئەو گەورەکەتانە کە فێری سیحری کردوون، بەڕاستی دەست و قاچتان راست و چەپ، واتە دەستی راست و قاچی چەپتان ئەبڕمەوە و بە لقی دارخورماتانا هەڵەواسم. ئەوانیش وتیان، ئێمە هەرگیز تۆمان لا چاکتر نییە لەو بەڵگە و موعجیزانەی لەو خوداوەندەوە هاتوون بۆمان کە دروستی کردووین، دەسا تۆیش چیت پێکرێ بیکە، تۆ هەر لەم ژیانە دوونەی دونیادا حوکم و دەسەڵاتت هەیە. ئینا ئامەننا بڕەبینا لیەغفیڕە لەنا خەتایانا وەما ئەکرەهتەنا عەلەیه من السحر ئەو پایە بەرزانە بەهەشتی عەدنن، کە جۆگای ئاو بەناویانا ڕەوانن و هەمیشە لەو بەهەشتی عەدنەدا ئەمێننەوە و ئەمەیش پاداشتی ئەو کەسانەیە کە خۆیان لە کافری و لە تاوان خاوێن کردۆتەوە. ولقد أوحينا إلى موسى أن أسر بە بەنی ئیسرائیلیەکانمان وت، ئەی بەنی ئیسرائیل، بەڕاستی ئێمە ئێوەمان لە دەستی دوژمنەکەتان ڕزگار کرد کە فیرعەون بوو، وەعدەیشمان داونەتێ پیرۆزیتان پێ بدەین لە تەنیشتی ڕاستی لای طورەوە، لە سەحرایشدا گەزۆ و پەلەوەری شەلاقەمان بۆ داباراندن، ئەم قسە لەگەڵ بەنی ئیسرائیل کردنەیش لە ڕێگای وەحی کردنەوە بووە بۆ موسا. ئایا خودا وەعدەی ئەنجامی جوان و باشی نەدابوونێ کە تەوراتتان بۆ بنێرێ؟ ئایا ماوەی وەعدەکەی دوورودرێژ بوو پێتان تەحەمول نەکرا؟ یا ویستتان غەزەبی خوای خۆتانتان بەسەر دابێ وا بە پێچەوانەی ئەو گفت جوڵانەوە کە بە منتان دابوو کەوا لەسەر خودا پەرستی خۆتان بەردەوام بن کەچی گۆرەکەتان پەرست؟ ئەوانیش وتیان، ئێمە بە دەسەڵات و ئارەزووی خۆمان خیلاف وەعدەمان لەگەڵ نەکردی و بە پێچەوانەی ئەو گفتە نەجوڵاینەوە کە پێمان دابووی، بەڵام بارێکی قورسی خشڵی گرۆی قیبتییەکانمان درابوو بە کۆڵدا. بە فەرمانی هاڕوون فڕێمان دایە ناو ئاگرەوە و سامریش ئەوەی لای بوو فڕێی دایە ناو بۆتەکەیەوە و ڕشتێناویەوە. ئەمە خودای ئێوە و موسایە و ئەوەی لە بیر چوو کە ئەوە خوای موسا نییە و خودای دەستکردی خۆیەتی. أفلا يرون ألا يرجع إليهم قولا ولا يملك لهم ضرا ولا نفعا ئایا ئەو گرۆیە نابینن و نازانن کەوا ئەو گۆرەکە وەڵامی قسەیان ناداتەوە و هیچ زیان و قازانجێکی بۆیان نییە؟ ئەوانیش وتیان، دەستبەرداری ئەم گۆرەکە نابین و هەر بەردەوام ئەبین لەسەر پەرستنی تا موسا ئەگەڕێتەوە بۆ ناومان. قال يا هارون ما منعك إذ رأيتهم ضلوا. موسایش کە گەڕایەوە بە هارونی وت، هارون، کە دیتن گومڕا بوون چی ڕێی لێ گرتی؟ ألا تتبعن أفعصیت أمری. کوا شوێنی من و ڕێگای من بکەوی و بچی بە گژیانا یا بە جێیان بهێڵی و بێی بۆ لام؟ ئەوە بۆ بێ فەرمانی منت کرد کە پێم وتبووی لە کاروباری ئایینیدا توند و سەختگیر بیت؟ قال يا ابن أم لا تأخذ بلحيتي ولا برأسي ئیننی خەشیت ئەن تەقولە فەڕەقت بەینە بەنی ئیسڕائیلە وەلەم تەڕقوب قەولی هاڕون لە وەڵامی موسای برایا وتی، ئەی کوڕی دایکم موی ڕیش و سەرم ڕامەکێشە، من بۆیە نەچوم بە گژیانا یا لێیان جوێ نەبومەوە، لەوە ترسام تۆ بڵێی دووبەرەکیت خستە نێوان بەنی ئیسڕائیل و قسەی منت ڕانەگرت. سامری لە وەڵامی موسادا وتی، من ئەوەم دیبوو کە بەنی ئیسرائیلیەکان نەیان دیبوو، چاوم بەو فریشتەیە کەوتبوو کە لە شێوەی سوارێکا هاتبوو لەگەڵمانا بوو، هەر شوێنێ وڵاخەکەی پێی ئەنایە سەر گورج گیای لێ ڕوا، منیش مشتی خاکم لە شوێن پێیەکی وڵاخەکەی هەڵگرت و پرژاندم بەو خشڵەدا کە لە بۆتەکەمدا تواندبوومەوە، کە کردمە ناو قاڵبەوە ئەو گۆرەکەی لێ پەیدا بوو، نەفسم ئەو کارەی لا جوان کردم. موسا بە سامری وت، بڕۆ لاچۆ لامە، تۆ لەم ژیانە تا دەردێکت تووشە بێ بڵێیت کەس توخنم نەکەوێ و لە قیامەتیشا وەعدەیەکت هەیە بۆ سزادان خوا پشتگوێی ناخات و بۆت دێنێتە دی، سەیری گۆرەکەکەیشت بکە کە کردبووت بە خوای خۆت و ئەتپەرست و لەسەری بەردەوام بووی لێت لانادا، باش باش ئەیسووتێنین و ورد وردی ئەکەین و فڕێی ئەدەینە ناو دەریا و لەوێ پرش و بڵاوە بێتەوە. لە ڕۆژێکا کە فوو ئەکرێ بە سووڕدا و. تاوانباران خڕەکرێنەوە لەو ڕۆژەدا و چاویان شین بووە. یتەخافتون بەینەهم ان لەبیثتم الا عشرا. لەناو خۆیانا ئەکەونە چپەچپ و ئەڵێن، لە دە ڕۆژ زیاتر لە دونیادا نەژیاون. مەبەست لەوەیە وەزعیان ئەوەندە ناخۆشە بێ هەموو خۆشییەکی لەوەو پێشیان لە بیرەچێتەوە. لەو ڕۆژەدا تکا کردنی هیچ کەسێ سوود نابەخشێ تەنها تکا کردنی ئەوانە نەبێ کە خوای میهرەبان خۆی ڕێگای دابن و ڕازی بێ لە قسە کردنیان لە حزوور یا لە بەر پایە و پلەیان لای خوا. یعلم ما بین ایدیهم وما خلفهم ولا یحیطون به علما. زۆر بەرز و باڵایە لە زات و لە سیفاتدا ئەو خوایەی کە پادشاهی ڕاستەقینەی ئەم گێتیەیە دەستی دەستدار و هۆشی هۆشیاری پێ ناگا پەلە پەل مەکە بۆ خوێندنەوەی قورئان بەر لەوەی وەحیەکەیت بەهۆی جوبرەئیلەوە پێ ڕاگەیەنرێ و بگاتە لات و بڵێ خوایە زانستم زیاد بکە خوا بە ئادەم و ژنەکەی و بە شەیتانی وت، لە بەهەشت داپەڕن بۆ سەر زەوی، هەندێ لە ئێوە، لە ئادەمیزاد و لە جنۆکە، دوژمنی هەندێکتانن، ئەوەتا ئادەمیزاد و جنۆکەی خواپەرست و ئادەمیزاد و جنۆکەی کافر دوژمنی یەکترن. جا کاتێک کە لە منەوە ڕێپیشاندانێکتان بۆ دێ، هەر کەسێ شوێنی ئەو ڕێپیشاندانەی من بکەوێ، ئایا ئەو کارەساتانەی هێناومانن بەسەر کافرە پێشوەکانا ئەم کافرانەی مەککەی شارەزا نەکرد بۆ ڕێگەی ڕاست کە ئەوە بوو خەڵکی سەدە پێشونەکانمان بەرباد کرد کە ئێستا ئەمانە کە ئەڕۆن بۆ کاروان بە شوێنەوارەکانی ئەوانا تێئەپەڕن بەڕاستی ئەمە گەلێ ئایەت و بەڵگەی تیایە بۆ ئەوانەی عەقڵێکی ساغیان هەیە. ولولا کلمة سبقت من ربک لکان لزاما وأجل مسمی ئەگەر فەرمانێ لە پێشتر لە خوای تۆوە دەرنەچووبوایە بەدوا خستنی سزادانی ئەم ئوممەتە بۆ ڕۆژی قیامەت و ئەگەر وادەیە دانەنرابوایە بۆ سزادانیان کە لە ڕۆژی قیامەتا ئەبێ بەربادکردنی ئەم کافرانەیش وەک کافرە پێشینەکان کارێکی پێویست بوو ومن آناء الليل فسبح وأطراف النهار لعلك ترضا دەسا خۆت ڕاگرە و سەبر بکە بەرامبەر ئەو قسە ناڕەوایانەی کافرەکان ئەیانکەن و سبحان اللە بکە و سوپاسی خودای خۆت بکە بەر لە خۆرهەڵهاتن و بەر لە ئاوابوونی مەبەست لە نوێژی بەیانی و نوێژی نیوەڕۆ و عەسر و ئێوارەیە و لە هەندێ کاتی شەودا مەبەست لە شەو نوێژە و لە هەندێ کاتی هەردوو چمکەکەی ڕۆژدا، دیسانەوە مەبەست لە نوێژی بەیانی و ئێوارەیە. ئومێد وایە پاداشتێکی وات بەرامبەر بەم تەسبیح و سوپاسی خودایە لە خوای گەورەوە دەستگیر ببێ پێی ڕازی ببی. ولا تمدن عینیک الی ما فەرمانیش بدە بە ژن و مناڵ و کەس و کار و دەستە و بەستەت کە نوێژ بکەن و بۆ خۆیشت بەردەوام بە لەسەر ئەم نوێژ کردنە لە خۆشی و ناخۆشیدا ئێمە داوای ڕزق و ڕۆزی لە تۆ ناکەین بۆ کەس ئێمە ڕزق و ڕۆزی بە تۆ ئەدەین و ئەنجامی باشیش بۆ ئەوانەیە لە خوا ئەترسن و خۆیان لە کاری خراپ ئەپارێزن.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 ئەیان وت خوایە ئەوە بۆ پێغەممەرێکت نەناردە سەرمان تا ئێمەش شوێنی ئایەتەکانی تۆ بکەوتینایە بەر لەوەی زەلیلی دونیا و ڕیسوای قیامەت ببین. ئێمە و ئەوان هەردوولا چاوەڕوانی ئەنجامی ئەو لاکەمانین کە چی بەسەر دێ، دەی سا چاوەڕێ بن، لەمەولا ئەزانن کێ خاوەنی ڕێی ڕاستە و کێ شارەزای ڕێگای خوا بووە و بە باشی ئەیزانێ و ئەیگرێتە بەر. ئەبو هورەیرە ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کەسێک ڕێگایەک بگرێتە بەر، بۆ ئەوەی زانست و زانیاریەک بەدەست بهێنێ خوای گەورە بەهۆی ئەوەوە رێگای بەهەشتی بۆ ئاسان دەکات هەر کۆمەڵێک کۆ ببنەوە لە ماڵێک لە ماڵەکانی خودادا قورئان بخوێننەوە و موتەڵای بکەن ئەوا بێگومان دڵ ئارامی دادەبەزێت بەسەریاندا و رەحمەت و بەزەیی دایان دەپۆشێ فریشتەکان چوار دەوریان دەگرن خودای گەورەش لای فریشتەکان باسیان دەکات. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.